زانای مەزن، ولهێڵم کۆنراد ڕۆنتگن، دۆزەری تیشکی ئێکس ڕەی، ساڵی هەزار و هەشت سەد و چل و پێنج ی زایینی لە شاری لینیبی سەر بە ئەڵمانیا لەدایک بووە. لە زانکۆی زیورخ بڕوانامەی پزیشکی وەرگرت. لەو نۆزدە ساڵەی دوایینیدا لە چەندین زانکۆ کاری دەکرد تا وای لێهات بە زانایەکی زرنگ ناوی دەرکرد. لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و هەشت ی زەینیدا لە زانکۆی وزبێرگ دامەزرا بە ئوستاد و بەڕێوبەری ئامۆژگای فیزیک. هەر لەم ئامۆژگایەدا بوو کە دەستکەوتە مەزنەکەی بە ئەنجام دا و پێوەی ناسرا. لە هەشت ی تشرینی دووەمی هەزار و هەشت سەد و نەوەد و پێنج ی زەینیدا هەستا بە چەند تاقیگەرییەک لەسەر تیشکە کاثۆدەکان. ئەم تیشکانە پێکهاتوون لە شاڵاوێکی ئەلکترۆن کە لە بارێکی کرژدا دەردەچێ. ئەم کرژییەش لە نێوان دوو جەمسەری کارەبادا پەیدا دەبێ کە بەستراون بە هەر دوو سەری لوولەیەکی شووشەیی داخراوی بەتاڵکراو لە هەوا. ئەم تیشکە کاثۆدانە هەرچەندە تا ڕادەیەک سمێنەر نین، بەڵام لە نێوەندێکی هەوادا بۆ دووریی چەند سانتیمەترێک بڕ دەکەن لێرەدا ڕۆنتگن لوولەی تیشکە کاثۆدەکەی بە پەڕەیەکی ڕەشی ئەستوور داپۆشی تاوەکو هیچ ڕۆشناییەک لێوەی ڕا دەرنەچێتە دەر ئەگەر تەزوویەکی کارەبای پێداچوو. کە تەزووە کارەباکەی کردەوە زۆر هاژ و حەپەسە. سەیری کرد ئەو گڵۆپە فلۆرسێنتەی کە بە تەنیشت تێوەیەتی دەدرەوشێتەوە، هەروەکو ڕۆشنایی چووبێتە ناو لوولەکەوە و ڕۆشنی کردبێتەوە. جا کە تەزووە کارەباکەی دەبڕی، ئەو گڵۆپەیش لە درەوشانەوە دەکەوت. لەمەوە بۆی دەرکەوت کە ئەو لوولە داپۆشراوە هیچ ڕۆشناییەک لێوەی ڕا نەچووەتە دەر. کەواتە دەبێ تیشکێکی نەبینراو هەبێ کە لە لوولەکەوە ڕا دەچێتە دەرەوە لە کاتی پیابردنی ئەو تەزووە کارەبایە. لەبەر ئەوەی کە سروشتی ئەم تیشکە مەنگ و شاراوە بوو لای، هێمایەکی جەبری بۆ دانا بە ناوی ئێکس، واتە نەزانراو. ڕۆنتگن بەم ئەنجامانەی زۆر خۆشنوود بوو. گشت بیروهۆشی تەرخان کرد بۆ ڕەبەز و لێکۆڵینەوەی سروشتی ئەم تیشکە تا گەیشتە ئەوەی ئەم ڕاستیانەی بۆ ڕوون بێتەوە. یەکەم، تیشکی ئێکس دەتوانێت زۆر ماددە بدرەوشێنێتەوە. دووەم، تیشکی ئێکس دەتوانێت چەندین تەنی تاریک بسمێت. هەر بە شێوەیەکی تایبەتیش سەیری کرد ئەم تیشکانە دەتوانن ماسولکەکانی مرۆڤ بسمن بەڵام ناتوانن ئێسک بسمن بۆ ئەم مەبەستەیش دەستی خستە نێوان لولەی تیشکە کاتۆدەکان و بەربەستێکی ڕۆشن سەیری کرد نیگاری ئێسکی دەستی لەسەر بەربەستەکە دیارە سێهەم، ئەم تیشکە ئێکسانە بە هێڵێکی ڕاست دەردەپەڕن. ڕۆنتگن لە کانوونی یەکەمی هەزار و هەشت سەد و نەوەد و پێنج ی زایینیدا یەکەم نامەیەکی لەبارەی تیشکی ئێکسەوە نووسی. ئەو ڕاپۆرتەی سەرنجی زۆر لە زانایانی ڕاکێشا. هەر لە ماوەی چەند مانگێکدا پتر لە سەدان زانا کەوتنە زانستگەری و لێکۆڵینەوە لەسەر ئەم تیشکە ئێکسە. لە ماوەی ساڵێک نزیکەی هەزار زانستنامە دەربارەی ئەم ڕشتەیە پەخش و بڵاوکرایەوە. یەکێک لەو زانا زرینگانی کە زۆر بایەخی بەم ڕشتە دەدا ئەنتۆنی بیکۆرێل بوو کە سەرەتای زانستگەرییەکانی لەسەر تیشکی ئێکس بوو بەڵام لێوەی ڕا گەیشتە چەند ئەنجامێکی سامناکتر لە تیشکی ئێکس. ئا لەم دیاردەیەوە بۆمان دەرەنجام ببێ کە چەنێ ئەو دۆزینەوانە نزیکی یەکترن و تا ڕادەیەکیش تان و پۆی یەکترن. ڕۆنتگن شایەنی ئافەرین و شکۆمەندییەکی بێ پایانە، چونکە بە تەنها هەر بە خۆی ئەرکی ئەو کارە مەزنەی گرتە ئەستۆ و توانی سەرکەوتوانە بە ئەنجامی بهێنێت. ڕۆنتگن هەرچەندە ژنی هێنابوو بەڵام وچاخی کۆر بوو، لەبەر ئەوە هەر لە زووەوە کیژێکی بە منداڵی گرتە لای خۆی و پێی گەیاند، لە ساڵی هەزار و نۆ سەد و یەک ی زایینیدا خەڵاتی نۆبڵی لە فیزیکدا پێبەخشرا، ئەمەیش بە یەکەمین خەڵات دادەنرێ کە لە ڕشتەی فیزیکدا درابێ. ساڵی هەزار و نۆ سەد و بیست و چوار ی زەینی لە شاری میونخی ئەڵمانیا کۆچی دوایی کرد.